بە باشی لەگەڵ جەستەت ڕەفتار بکە. ئەگەر خۆت خۆش ئەوێت و هەڵوەدای مرۆڤیەتی خۆتی ئەبێ بە شێوەیەک ئەو هەستەت بۆ خۆت دەربڕی. چۆنیەتی ڕەفتارتان لەگەڵ جەستەتان لە پێش هەموو شتێک ڕادەی خۆشەویستی خۆت پیشان ئەدا. چەندە ئاگاداری جەستەی خۆتی و گرنگی ئەدەی بە تەندروستیت، ئەگەر بەڕاستی خۆتت خۆش بوێ دوور ئەکەویتەوە لە هەر شتێک کە زیانی هەیە بۆ جەستە و تەندروستیت بۆ نمونە واز لە زۆر خۆری ئەهێنی زۆر خۆری یەکێکە لە نیشانەکانی خۆ بە کەم زانین نەک خۆ خۆشەویستی لە هەر جێگەیەک کەسێکت دی کە زۆر خۆر و چڵێسە دڵنیابە کە ئەو کەسە باوەڕ بەخۆبوونی باشی نییە و خۆی خۆش ناوێت چونکە زۆرخۆری نەخۆشی و ئێش و ئازار بە لەش ئەگەیەنێ، زۆرخۆری چ بێتە هۆی نەخۆشی، چ بێتە هۆی قەڵەوی، چ ببێتە هۆی بەدهەرس کردن، چ ببێتە هۆی خەواڵووی تەمەڵی، لە هەموویاندا باوەڕبەخۆبوون ناهێڵێ. کاتێک لەشێکی تەندروست و چوست و چالاکت نەبێ، ئەستەمە خۆتت خۆش بوێ واز دە جگەرە کێشانیش بێنە چوون ئەویش جۆرێک خۆ شکاندنە کەسێک کە باوەڕ بە خۆ بوونی بەرزی هەیە هەرگیز ئامادە نیە لەشە جوان و خۆشەویستەکەی کە نیعمەت و دەستکردی یەزدانە بخاتە ناخۆشیەوە جگەرە کێشان هەم تەندروستی ئەخاتە مەترسیەوە هەم تەمەڵی و نەخۆشی بەدواوەیە لەشی خۆت بە باشی خۆش بوێت ڕژێمێکی خۆراکی باش پەیڕەو بکە کەم بخۆ، جلێکی سووک و نەرم و خۆش لەبەر بکە، پێڵاوی باش و ئاسوودە لە پێ بکە، ڕۆژ نەڕۆژێک خۆت بشۆ، لە جگەرە و خواردنەوەی مەی دوور بکەوەرەوە، وەرزش بکە، بچۆ بۆ کێو و دەشت و دەر هەناسەی قووڵ بدە، پێویستە بیری بهێنیەوە هەر جۆرە ئازار بەلەشگەیاندنێک، سەختی کێشانی زۆر و تەنانەت گیاخۆری، ڕوەکخۆری، تەنیان کە هەندێک کەس بانگەشەی بۆ ئەکەن، جۆرێکە لە نەخۆشی لە نیعمەت و بەهرەی خوا بە ڕادەیەکی هاوسەنگ کەڵک وەرگرە، یەزدانیش سەختی کێشانی ڕەت کردۆتەوە. ڕاهێنان، ئەمڕۆ و لەمڕۆ بەدواوە بە باشی لە گەڵ لەشت ڕەفتار بکە. ئەم بەشەش بە کۆتا هات.